بۆ باوکێک کە شەمپەی ناوەختی زڵ لە باخی دەستپەروەردەی ساڵانی پڕ ڕەنجیدا، بۆ هاوسەرێک کە تۆفانی ناحەق کۆڵەکەی ماڵی بەختی هەڵکەند بۆ مناڵانی وردێک کە ڕەشەبای ستەمکاری خەیمەی مەحەبەتی باوکی لەسەریان هەڵکەند بۆ برا و خۆشکانێک کە کە سەفەری بێوەختی موسافری دیاری قیامەت مات و پەشێوی کردم السلام علیکم و رحمة اللە و بەڕەکاتوه لە خوای گەورە داواکەم کە بە ڕەحمەتی خۆی موسافری دیاری قیامەت خاتە بەر بارانی ڕەحمەتی خۆی و لە تەقسیرات و گوناهانی چاوپۆشی بکا و دەرەجەی باشی پێ لەخوای گەورە داوا ئەکەم کە باوک و دایک و ژن و مناڵ و برا و خۆیشکی لە نیعمەتی سەبر و تەحەموڵ بەشدار بکەم وە لەخوای گەورە داوا ئەکەم کە بە گشتمان توانایی ئەوە دات کە لە ئا ئەم موسیبەتە تووشی ئەوەی کە خۆی پێ ناخۆشە نەوین و ئاوەها سەبر بکەین کە پاداش و جەزای گەورەمان دەستکەوێت. من ئەگەرچی دەستی زوڵمی لە خوا نەترسان دووری کردگمە و نایەڵێکە لە ئاوا وەختێکە لە ناو نزیکانە لە خەم و خەفەتیان و لە دەرد و ئێشیانا بەشداری لە نزیکەوە بکەم، بەڵام ئەم دوورییە دەرد و موسیبەتی نزیکان لە بیرم ناواتەوە. و هەر لەبەر ئەوە بە خۆم. ئیجازەدەم کە چەند کەلیمەیەک لەتەک ئەوانەی وا دەردی موسیبەت دڵیانی زامار کرد قسە بکەم. وەختێک کە ئەو خەبەرە ناخۆشەمە ژنەوت، بیری ئەوەم کردۆ کە هەرچێک لەم عالەمە ڕووئەدا لە گەورەترین تا بچووکترین حادسە گشتی تبقی نەقشە و بەرنامەی خوای خاوەنی ئەم عالەمە بەرلەمە کە ئەم عالەمە خەلق بکا. نەخشەیەک کامڵی ڕژان و هەرچی شتە تیایا دیاری کرد و ئێستا تبقی ئەو نەخشە کارەکا. ئەگەر زندەگیەک، ئەگەر مەرگێک، ئەگەر خۆشیەک، ئەگەر ناخۆشیەک. بیری ئەوە مەکردۆ کە بەڵێ کۆچ و فیراقی خۆشەویسان دڵی ئینسان ئەتەزێنێ و جەرگی ئینسان زامدارەکا بەڵام خۆ هیچێک بێ نەقشە و بەرنامەی خوا ڕوونادا. وەنەوێ شتێک لە بەرنامەی خوا بڕیاری لەسەر نەدریاوێ و لە خۆیەوە ڕووبات و بیری ئەوەم کردەوە کە خوا حەکیمە هەر کارێ ئەکا و جێگە ئەیکا کاری بێ جێگە لە بەرنامەیان نییە ئەوە کە ئەو ئەیکات دروستە و هەرچێ کە خیلافی بەرنامەی ئەو بێت نادروست و بێ جێگە. دەی وەختێک هەرچی ڕووئەدات لە بەرنامەی ئەوا هەست و هەرچی وا لە بەرنامەی ئەوا دروستە و بە جێگەز. پاراگراف، بۆ ئینسانێک کە ئیمانی بە خوا بوێت خوا ئاوا بناسێ جێی ئەوەسە کە مقدارێ تامڵ بکا کەمێ بیر بکاتۆ و ئەگەر چی سۆزی موسیبەت تەواو تێژە بەڵام تەسکینێک بە دڵی با. ئاخر ئێمە خۆ یەنی خۆمان نین خاوەنێکمان وەختێ هەرچیەکمان بۆ ڕوو ئەدا تەبقی نەخشە و بەرنامەی خاوەنەکەمانە و هەر ئەو کاری بە جێگە ئەکا و کاری دروست ئەکا دەی بۆ وەختێ شتێک ناخۆش بوو بات بیر نەکەینۆ و تەسلیمی ئیرادەی خوا نەبین. بۆچی ڕازی نەوین بۆ ئەو شتە کە ئەو ئیرادەی کرد و ئەو شتە کە ئەو ئەنجامی ئەدەن؟ ئاخر خۆ ئێمە مەسڵەحەتی خۆمان وەک ئەو نازانین. ئەو باش ئەزانێ خەیری ئێمە وا لە کوێا و شەڕی ئێمە وا لە چیا. لقەکانی شعور و دەسەڵاتی قسەکردنیان بوارە ئیعترازیان لێ بەرز ئەبوو، قاڵیان لێ بەرز ئەبوو کە بۆچی ئەمان بڕن؟ بۆچی ئەزیەتمان ئەکەن؟ بۆچی ئێمەیەک کە واین لە ئەوەڵی بەهاری زیندەگیا ئاوەها ئەمان کوژن و لە بەینمانەوەن؟ بەڵام ئایا نەبڕینی ئەو مێوە بە سەڵاح و بە نەفعی ئەو مێوە دەیمەزە یا بڕینی؟ دیارە گەر بە قسەی ئەو لەقە مێوانە بکریێت و ئەو مێوە نەبڕیێت لە دوای دوو سێ ساڵ لەبەینە چێ و زایە ئەبێ. بەڵام بڕینی چەند لەق لەو مێوە ئەوێتە سەبەبی مەسح. مەسڵەحەتی ئەو مێوە و ئەوێتە سەبەبی ئەوە کە باشتر قوت بکا و باشتر سەبر بکا. حاڵی ئێمەی بەشەریش هەر واتە. وەختێ یەکێکمان لێ ئەسێنێتۆ ئەو کەسانە کە باش خوا و کارەکانی خوا ناناسن ڕەنگە ئیعتراز بکەن کە بۆچی ئەو کەسەی لێ سەندین، بەڵام ئەو خۆی باخەوانە و خۆی ئەزانێ چی ئەکا، چی دروستە و چی نادروستە. وەختێ بیری ئەممە کردو وتم، ڕاستییە گەر هەر کەسێک لە وەختی تووشی موسیبەت هاتنە ئا ئەم بیرە بکاتۆ، فرەیەک لە دەرد و ئێشی ئەو موسیبەتە لە سەری هەڵەگیرێ، لە فرەیەک لە ناڕەحەتییەکانی ئەو موسیبەتە نەجاتی ئەبێت. و دوای ئەوە بیرم کردۆ کە خۆ ئەو موسیبەتە کە بۆ و هەر ئەو شەخسەوە لە داخ و دەردی موسیبەتێکا کە تووشی هات کە هاواری هەڵەسێ ئیحتیماڵی ئەوە هەس کە خۆیشی هەر لەو وەختا تووشی ئاوەها موسیبەتێک بێت و خۆیشی لە بەین بڕوا دەی بۆچی غەفڵەت لەم کارە؟ بۆ ئینسان خۆشی بەلای ئا ئەمەو نەوێت کە ئەوە تەنها موسیبەتێک نیە کە ڕوویدابێت موسیبەت فرەن و ئەو شەخسە هەر لەو وەختاوە دنیای لێ تاریک بووگە لەبەر موسیبەتێک ئیحتماڵی هەست کە خۆیشی تووشی ئەو موسیبەتە بێت و خۆیشی لە بەین بڕا یا کەسانی تر تووشی ئەو موسیبەتە بێن لەوانە کە نزیکی ئەون و موسیبەت چەند بەرابەر بێت و دەی وەختێک ئاوازە با لەو وەختا ئینسان شوکری ئەوە بکا کە موسیبەتەکەی فرە کەمترە لەوەوە خوا ئەتوانێت تووشی بێت و بیری ئەومە کردۆ کە لەو وەختاوە خانەوادەیەک لەبەر ئەمە کە عەزیزێکیان لەدەستداوە دنیایان لێ تاریک بووە ئەگەر کەمێک دەوری خۆیان بڕوانن ئەترافی خۆیان لە عالەمی ئیسلاما بڕوانن ئەوەنە موسیبەتی گەورە گەورە ئەوێنن کە موسیبەتەکەی خۆیانیان لەبیر ئەچێتەوە ئاخر لەدەستدانی کوڕ و برا سەنگینە و نارەحەتە یا ئەوەی کە موسڵمان خۆیشکە موسڵمانەکانی لە زندانی زاڵمانی دەسەڵاتدارا ناموسیان بکەوێتە بەر دەست درێژی زاڵمان تا حەدێکی وا کە ئاوات لە مردن بخوازن و بەزەحمەت بتوانن نامەیەک لە زندان بنێرنە دەرو داوا بکەن لە عولەمای موسڵمان فەتوایان بەن کە ئەو مناڵە ناشەرعیانەوان لە سفیانە بیان کوژن یان خۆیان بکوژن کام لەم دوو موسیبەتە گەورەترە؟ لەدەستدانی کوڕ یا برایەک گەورەترە یا ئەوەی کە لە هەر گۆشەیەک لە وڵاتە ئیسلامیەکەمانە زیندانێکی پڕ لە وەحشەت و خەتەر هەست کە باشترین ئەفرادی موسڵمان تیایە سەختترین شکەنجە و ئەزیەت و ئازاریان ئەدرێت بۆ ئەوە کە دەنگی حەق بۆ ئەوە کە دەعوەتی دینی خوا نەگەیەتە ئەم خەڵکە و ملیۆنها بەشەر لە بەڵبەختی و بێچارەگیا هەروا بمێننەوە بەسەر بێ موسیبەتێکی خانەوادەگی سەنگینترە یا ئەوەی کە هەر چەند جارێ لە لایەکەوە حەمڵە ئەکرێتە موسڵمانان قەتڵی عامیان نەکرێت قەتڵی عامی ئاوا کە پیاک ژن و مناڵەکەی جێ تێڵێ لە بەرچاویۆ لەت لەتیان ئەکەن و خۆی پەنا ئەواتە جەنگەڵێک و کەژێک لەبەر ئەمە کە خۆیشی لەبەین نەڕوا وەختێک کە ناتوانێ دیفاع لەوان بکا. وەک دوو ساڵ لەمەوبەر لە هێنددا ڕوویدا و وەک هەمیشە لە گشت جێگەیەکا نموونەی ئائەمە ڕوو ئەدا. وەختێ بیری ئەمە کردۆ و بیری هەزاران سیبەتی تر تەماشام کرد فرە نادروسە کە کەسێ وا خۆشەویسێکی لە دەستاگات وا دنیای لێ تاریک بوێ کە وا بزانێ هەر ئەو توشی ئەو موسیبەتە هات و لە دوای ئەمانە گشت ڕاستیەکەی موسیبەت لەوە گەورەتر نیە کە ئمڕۆ لەسەر ئائەم کورەی زەویا قانونی زد خوایی حاکمە و بەرنامەی خوا وا خریاوەسە کەنارۆ کە ئیجازەی عەمەڵ پێ کردنی نادرێ و هەر کەس تەرەفداری لێ ئەکا یا کوشتن یا زندان یا دەربەدەر کردن ئەبێتە پاداشتی. موسیبەت لەورەتر ناوێت. نیعمەتی بەرنامەی خوایی. لەم خەڵکە سەلب کریاگە و مردمێشێ لە دنیا زندگیەک دوور لە ئەوەوە خوا پێ خۆشە بیکەن و لە قیامەتیشا خوا ئەزانێ کە چیان لەسەر کرد و لە دوای ئەمە بیری ئەومە کردەوە کە مەگەر خۆ کوشتن و خۆ بڕین لە وەختی موسیبەتێکا چ فایدەیەک ئەاوە ئینسان مەگەر ئەو کەسە کە لە دەست چووگەت دێت و هەزار هاوار و داواکردن تازە بەرنامەی خوا تێکەدا خۆ نایدا خۆ تازە ئەو لە دەست دەرچوو ئایا هاوار و داو خۆفڕینی بێفایدەن باشە و کاری عاقڵانەن یا بیری ئەم حەقیقەتانە کردنەوە و سەبر کردن و شوکری خوا کردن خۆ ئەو لە دەست دەرچوو و هیچ کارێکیچ ناکرێ بۆ ئەوەی کە بێتۆ دەی با ئینسان ئەجر و پاداشی گەورە لە دەست نەدا با سەبر بکا با شوکری خوا بکا کە ئەوی لە دەست دەرچوو ئەجر و پاداشە گەورەکەی لە دەست دەرنەچێت وە بیری ئەوەمە کردۆ کە ئەم موسیبەتانە وا جار جار بۆ هەر کەس ڕوو ئەدەن ئەگەر ئینسان بێتە غەفڵەت و بێ هۆشی ئەم موسیبەتانە فایدەیەک فرە گەورەیانن بۆ ئینسان دای ئەچڵەکێنن لە خەوی غەفڵەت بۆ ئەوە بەر لەوەوە فرسەت لە دەست دەرچێ تەسمیمێ بۆ خۆی بگرێ بۆ ئایندەی تۆشەیەک ڕێکخا بۆ ئەوەی کارێ بکا کە وەختێک ئەڕوات و ئەگەیەتە خزمەتی خوا حەسرەت و پەشیمانی لە غەفڵەت و کار نەکردنی لە دونیاوە دای نەگرێ ئاخر بەرنامەی خوا ئاوازەکە وەختێ کەسێک یا کەسانێک غەفڵەت دایانەگرێ لە ڕێی خوا ئەوەڵ توشی موسیبەت و دەردی سەر و ئەزیەت و ئازاریان تێرێ بە کردار چڵەکێن و بیر بکەنەوە و لە خەوی غەفڵەت دەربێن تەقسیراتیان جوبران بکەنەوە دەست بکێشن لە نافەرمانی خوا و بێ ئەمری جا ئەگەر ئەو موسیبەتە دایچڵەکاندن و گەڕیانەوە بۆ لای خوا ئەوە خۆ مایەی خۆشبەختیە بەڵام فرەیەک لەوانەوە تووشی یەک یا چەند موسیبەت ئەون لە جیای ئەوە کە ئەو موسبەتە دایان چڵەکێنێ زیاتر تووشی نافەرمانی و بێ ئەمری خوا ئەون وە دوای ئەمە کە ئەو موسیبەتە فایدەی پێ نەگەیان ئەمجار دەرگای نیعمەت و خۆشی و ئیسراحەتیان لێ ئەکاتۆ کە حەقیان ئەوە بوو لە برا بیری خوا بکەن و ئەگەر موسیبەت داینەچڵەکانن ئەو گشتە نیعمەت و خۆشیە دایانچڵەکێنێ شوکر و سوپاسی ئەو کەسە بکەن وا ئەو گشتە نیعمەت کە پێدابن و بێن و سەر ڕێ بان بەڵام فرەتری خەڵک ئاوەهانە کە ئەو نیعمەت و خۆشیانەیشە دایان ناچڵەکێنێ و زیاتر غەفڵەت و دووری لە خوایان بۆ پەیا ئەکا جا وەختێک ئەم مەرحەلە گوزەریا هیلاک و نابوودی کامڵ لە تەرەفی خواوە نازڵ ئەوێت و تەواو ئەو کەسە یا ئەو کەسانە لە بەین ئەچن دەی وەختێ ئاواسە با ئێمە هەر لە مەرحەلەی ئەوەڵا لە وەختی ڕوودانی موسیبەتا داچڵەکێین و بیر بکەینەوە. بیری ئەوە بکەینەوە کە ئێمەی بە ناو موسڵمان چەنێک لە دینەکەی خوا لەو بەرنامە کە خوا ناردی بۆمان ئاگاهیمان هەست. چەنێ وەزیفەی خۆمان ئەناسین. عەقیدەی دینیمان تا چ ئەندازەیەک هەست. و چەنێک غەڵەت و ئینحراف و خورافات وا لەناو عەقایدمانە ئەخلاق و ڕەفتارمان چەنێک موافقی فەرمانی خوات و چەنێک نیە لە شەو و ڕۆژا چەنێک بێ ئەمری و نافەرمانی خوا توش ئەوین و چەنێک لە وەختمان لە ئیتاعەت و فەرمانبەرداری خوا سەرفەوین. بەرنامەی زندگیمان چەنێ لە تەک فەرمانی ئەوە ڕێک ئەکەوێت و چەنێک دوورە با بیری ئەمە بکەینەوە ئاخر فرسەتیش کەمە هەر کام لە ئێمەیش ئەحتمال هەست کە لە هەر لەحزەیەکە فرسەتمان دوایی بێت و لە شوێن ئەوەی تر پەشیمانی دەرناخوات با بەر لەوە چارەی خۆمان بکەین بەر لەوە کە پەشیمانی دەرنەخوا پەشیمان بووین و تەسمیم بگرین بۆ ئەوەی کە عەقیدەمان بەرنامەی زندەگیمان فکرمان قسەمان عەمەڵمان کەم کەم ڕێکی بخەین لەتەک بەرنامەی خوا کۆشش بکەین بۆ ئەوە کە لە دینەکەی خوا حاڵی بووین بیناسین دوای ئەمە کە ناسیمان تەسلیمی بووین بە دڵ و دەروون و دوای ئەوە کە تەسلیمی بووین تبقی ئەوە زندگی بکەین با ئەم موسیبەتانە دامانچڵەکێنن ئەم کارە بکەین لە جیای ئەوە کە هاوار و داو و خۆکوشتن و خۆبڕین یەکسەرە غافڵمان بکات و وەهامان لێ بکا کە هەم ئەویشمان لە دەست دەرچووێت هەم خۆیشمان. با بیری ئەوە بکەینەوە کە ڕۆژێکی سەختمانە ئەلە برام. ڕۆژێکمان وا لە برا کە لە دادگای خوا یەکە یەکە ئەحزارە کرێ هەرکام لە تەک ئەمەڵی خۆیان کەس لە تەک کەسانیە و هیچ کەس وەکیڵ مدافع و پارتی کەسی تر نیە هەرکەس خۆی تەنها محاکمە یەکرێ کە چ عەقیدەیەکی بووە و چ بەرنامەیەکی بووە، فکری، قسەی، کردار و ڕەفتاری چی بووە و تبقی ئەوە کە خۆی کردگیە پاداشتی ئەدرێت و سزای ئەدرێت و مەسەلەکەیش شتێکی ئاسان نیە، شتێکی وا نیە کە ئینسان بتوانێ ڕەحەت چاوپۆشی لێ بکەن ئاخر خۆ ئەگەر ئینسان عەقیدەیەک موسڵمانانە و ڕەفتار و کردارێک موسڵمانانەی بوێ لە زیندەگیە پاداشێک وا دەسی ئەکەوێت بچووک نییە جارێ هەر لە دنیا ئینسانی مؤمن و مسلمان وا لە ناو دڵ ئارامییە و ئیحساسی سەرفرازی و سەربەرزی ئەکات. لە وەختی مردن بەولایشەوە کەوێتە ناو خۆشی و نیعمەت تا قیامەت و دوایی بەهەشتە کە هەرگیز ناوڕیەتۆ. بەهەشتێ وا ئینسان هەرچی گەرەکە تیایا پێ ئەدرێ و هەرچی پێ ئەدرێ لێی ناسنرێت. وە لە گشتی زیاتر لە تەک خوا لە تەک خاوەنەکەی خۆیان ڕووبەڕوو ئەبن و خوای لێ ڕازی ئەبێ بەڵام ئەگەر عەقیدە و ڕەفتار و کردارمان ئەوە نەوێت کە خوا پێی خۆشە پشت هەڵکەین لە بەرنامەکەی خوا و خەریک بووین و ئا ئەم زندەگی دنیاوە جارێ هەر لە دنیا نائارامی و سەرشۆڕی نائارامی لەوە کە